بەشی سیانزە. دەرئەنجام، هەتاوەکو ئێستا باسی دیاردەی نەرجسیەت و نەخۆشیەکانیمان کرد، ئەرکە بایۆلۆژی و کۆمەڵایەتیەکانیمان دەرخست، لەبەر ئەوە لێرەدا دەتوانین کۆتایی بە باسەکەمان بهێنین و بڵێین کە نەرجسیەت مەیل و بەهایەکی پێویستە بە مەرجێک بۆ مەبەستی ژیان بەکار بهێنرێت و سنووری خۆی نەبەزێنێت. بە هەر حاڵ هەتاوەکوو ئێستاش وێنەکە جوان دیار نییە لامان. دیارە مرۆڤ تەنها بایەخ بە بوونی بایۆلۆژی و کۆمەڵایەتی خۆی نادات، بەڵکو بەها یاخود قیەمیش لەلای گرنگە، هەموو شتێک کە مرۆڤییە لای ئەو گرنگە. لەبارەی بەهاوە ئەوەی ڕوون و ئاشکرایە کە نەرجسیەت هەموو کاتێک لەگەڵ عەقڵ و خۆشەویستیدا لە شەڕێکی بەردەوامدایە. پێموایە ئەم دەستەواژەیەش زۆرکەم پێویستی بە شیکردنەوە هەبێت، بە حوکمی هەبوونی مەیلێکی سروشتی لە نەرجسیەتدا، مرۆڤ ناتوانێت واقیع بەو شێوەی کە هەیە بیبینێت، واتە بابەتیانە. بە مانایەکی تر نەرجسیەت بریتیە لە کەمکردنەوەی سنوری عەقڵ و مەنتیق. هێشتا نازانم ئاخۆ دەتوانێت سنوری خۆشەویستیش کەم بکاتەوە، بە تایبەت کاتێک ئاماژە بە وتەیەکی فرۆید دەکەین کە دەڵێت خۆشەویستی ڕەگەزێکی بەهێزی نەرجسیەتە. هەر پیاوێک بکەوێتە داوی خۆشەویستی ژنێکەوە، ئەم خۆشەویستیە دەبێتە بابەتی نەرجسی. بەم شێوەیەش ئەو ژنە مەزن و گەورەیە، چونکە بەشێکە لەو. بە هەمان شێوە ژنەکە بیر دەکاتەوە. لێرەدا خۆشەویستی مەزن پەیدا دەبێت، کە زۆر جار لە نیمچە شێتییەک دەچێت تا خۆشەویستی. بە نیسبەت کەسێکی نەرجسی، هیچ کاتێک شەریکەکەی هەمان کەسایەتی خۆی بۆ ئەو نییە، بەڵکو تەنها وەکو سێبەرێک وایە بۆ منەکەی، بەڵام ئەو خۆشەویستیەی کە نەخۆش نیە نەرجسیەتی بەرامبەر دەبێت واتا هەردوولا پەیوەندیان دەبێت و هەردووکیان وەکو دوو بوونی جیاواز یەکتری دەبینن بەم شێوەیەش دەتوانن لە ڕووی یەکتری بکرێنەوە بۆ ئەوەی ببنە یەک کەسایەتی بۆ ئەوەی کەسێک خۆشەویستی بکات پێویستە هەردوولا وەکو دوو بوونی جیاواز سەیری یەکتری بکەن. لە ڕوانگەی ڕۆحی و مۆراڵییەوە دیاردەی نەرجسیەت گەر سەیری پەیامە جەوهەرییەکانی ئایینە مەزنەکانی مرۆڤایەتی بکەین، دەتوانین لە یەک دەستەواژەدا کۆیان بکەینەوە. ئامانجی مرۆڤ ئەوەیە کە بەسەر نەرجسیەتدا زاڵ بێت. پێدەچێت لە هیچ کام لە ئایینەکاندا وەکو ئایینی بودی بە ڕاشکاوی ئەمە ڕانەگەیەنراوە. لە ئاینی بودیدا زۆر بە ڕوونی ئەم پەیامە ئاشکرا کراوە، واتە زاڵبوونی مرۆڤ بەسەر نەرجسیەتدا. لە ئاینی بودیدا هاتووە کە مرۆڤ دەتوانێت خۆی لە ناخۆشیەکان ڕزگار بکات ئەگەر هات و توانی لە خەونی وەهمەکان بێدار ببێتەوە و لە واقیعەکەی هۆشیار بێت، واتە واقیعی نەخۆشی، پیربوون، مەرگ، هەروەها واز لە ئامانجە چاوچنۆکەکانی بهێنێت، ئەو کەسەی کە لە خەو هەستاوە و بێدار بووەتەوە، وەک لە ئایینی بودیدا داوای دەکات، ئەو کەسەیە کە بەسەر نەرجسیەتدا زاڵ بووە. هەر ئەو کەسەش دەتوانێت بە شێوەیەکی تەواوەتی لەم خەونانە خۆی ڕزگار بکات. دەتوانین بە شێوەیەکی تر گوزارشت لەم چەمکە بکەین. کەسێک دەتوانێت ڕووبەڕووی جیهان ببێتەوە و بە شێوەیەکی تەواوەتی مامەڵەی لەگەڵدا بکات تەنها لە ڕێگای خۆڕزگارکردن لەو وەهمەی کە پێی وایە منەکەی ئەو هیچ قابیلی لەناوچوون نییە. تەنها لە ڕێگای ئەمەوە و لە ڕێگای لەناوبردنی ئەو بابەتانەی کە دەبنە هۆی چاوچنۆکی بێداربوونەوە بە شێوەیەکی بەردەوامی و تەواو لە ڕووی دەروونییەوە مانای ئەوەیە کە لە جیاتی نەرجسیەت پەیوەندی کردن بە جیهانەوە دابنێن. هەروەها دەتوانین هەمان ئامانجیش لە نەریتەکانی ئاینی جو و مەسیحیدا بە شێوەیەکی جیاواز ببینین کە ئەمانیش داوای نەمانی نەرجسیەت دەکەن. لە پەیامە پیرۆزەکاندا هاتووە. دراوسێکەت وەکو خۆت خۆش بوێت. لێرەدا مەبەستەکە بە ڕوونی دیارە کە داوا دەکات کە مرۆڤ تەجاوزی نەرجسیەتی تاک بکات تا ئەو ڕادەی کە دراوسێکانی لە خۆی بە گرنگتر بزانێت. دیارە پەیامە پیرۆزەکان لەمەش زیاتریان داوا کردووە کاتێک داوای ئەوە دەکەن کە خەڵکی بێگانەت خۆش بوێت. ئێوە لە ڕۆحی بێگانە دەزانن، دەزانن ئێوە لە زەوی میسردا بێگانە بوون. بێگانە ئەو کەسەیە کە ئینتیمای بۆ عەشیرەتەکەم، خێزانەکەم، نەتەوەکەم نییە. هەروەها بەشێک نییە لەو کۆمەڵەی کە من نەرجەسیەتێکی کۆمەڵایەتی پێمەوا دەبەستێتەوە. بە مانایەکی تر ئەو بوونێکی جیاواز لە منە. دیارە هەر وەک هێرمان کوهین دەڵێت، ئێمە لە ڕێگای بێگانەوە بوونی مرۆڤمان بۆ دەردەکەوێت. لە پێناو خۆشەویستی خەڵکانی بێگانە، خۆشەویستی نەرجسی لەناو دەچێت، چونکە ئەمە مانای خۆشەویستی بۆ گیانلەبەرێکی مرۆڤی تر وەکو ئەوەی کە هەیە و جیاوازە لە من، نەک لەبەر ئەوەی کە وەکو منە. هەروەک لە پەیامە پیرۆزەکاندا هاتووە، دوژمنەکەت خۆش بوێت. کە ئەمەش هەمان ئەو شتە دیاری دەکات کە ئێمە باسی لێوە دەکەین، خۆشەویستی بۆ بێگانە و دوژمن، تەنها لە ڕێگای زاڵبوون بەسەر نەرجسیەتی من و تۆدا دەبێت. دیارە شەڕی دژ بە بتپەرستی، بابەتی سەرەکی پەیامەکانی پێغەمبەران بووە. لە هەمان کاتیشدا شەڕە لە دژی نەرجسیەت. دیارە لە بتپەرستیدا هەندێک لە تواناکانی مرۆڤ دەکرێتە ڕەها و پاشان بۆ بتێک دەگۆڕێت. پاشان مرۆڤ لە شێوەیەکی تردا خۆی دەپەرستێت. ئەو بتە کە لەگەڵی دایەکی گرتووە و دەبێتە بابەتی نەرجسیبوونی، بەڵام بە پێچەوانەوە بیری خوداپەرستی مانای لەناوبردنی نێرجسیەتە، چونکە تەنها خودا نەک مرۆڤ گیانێکی تەواو کامڵ و زانا و بەتوانایە، بەڵام چەمکی خوداش کە ناتوانرێت وەسف بکرێت و دیاری بکرێت، نەفیکردنی بتپەرستی و نەرجسیەتە. بەڵام پاش ماوەیەکی کەم ئەم خودایە جێگای بتەکەی گرتەوە و بوو بە بتێکی نوێ. تاکیش هەوڵیدا کە خۆی لەگەڵ خودا بە شێوەیەکی نەرجسیانە بگونجێنێت. بەم شێوەیەش ئایین، بە پێچەوانەی چەمکە بنەڕەتیەکەی خۆی، پاش ماوەیەکی تر بوو بە شێوازێکی نوێی نەرجسیەتی کۆمەڵایەتی. جێگەی ئاماژەیە کامڵبوون و گەشەسەندنی تەواوەتیی مرۆڤ لە ڕێگای تەواوکردنی شێوازی نەرجسیەتەوە دەبێت. جا نەرجسیەتی تاک بێت یاخود کۆمەڵ. ئامانج ئەوەیە کە گەشەسەندنی عەقڵی کە لە ڕێگای تەعبیرە دەروونیەکانەوە دەردەکەوێت ئەوەش جەوهەری بنەڕەتیە. هەروەک سەرکردە ڕۆحیە مەزنەکانی مرۆڤایەتی بە گوزارشتی ڕۆحی چەمکێکی ئاینی باسیان دەکرد. ڕاستە چەمکەکان دەگۆڕێن بەڵام بابەتە بنەڕەتیەکە گوزارشت لە هەمان چەمک دەکات. ئەمڕۆ ئێمە لە قۆناغێکی مێژووییدا دەژین. کە سیمای بوونی دژواریەکی زۆر هەیە لە نێوان گەشەسەندنی عەقڵی مرۆڤ کە ڕێگای خۆشکرد بۆ پێشکەوتنی چەکە کوشندەکان هەروەها پێشکەوتنی سۆزداری عەقڵی کە وای لە مرۆڤ کردووە لە بارێکی نەرجسی ڕووتدا بژی کە نیشانە نەخۆشیەکانی زۆر دیارن بەڵام ئاخۆ چی بکەین بۆ ئەوەی ئەم دژواریە گەورەیە ڕوونەدات؟ ئاخۆ مرۆڤ دەتوانێت هەنگاوێکی باش بەرەو داهاتوو بنێت؟ لە کاتێکدا هەموو پەیامە ئایینیەکان نەیانتوانی مرۆڤ بەرەو ئەم هەنگاوە بەرن، ئاخۆ نەرجسیات بە شێوەیەکی ئێجگار پتەو بە ناخی مرۆڤەوە بەستراوە تا سنووری ئەوەی کە هیچ کاتێک ناتوانێت وازی لێ بهێنێت؟ هەروەک فرۆید پێی وابوو، جەوهەری مرۆڤ نەرجسییە؟ ئاخۆ هیچ هیوایەک هەیە کە نەرجسیەتی شێتانە مرۆڤ وێران نەکات پێش ئەوەی ئەو کەسە ببێتە مرۆڤێکی کامڵ و پێگەیشتوو؟ بە دڵنیاییەوە هیچ کەسێک ناتوانێت بە ڕوون و ئاشکرایی وەڵامی ئەم پرسیارەمان بداتەوە. مرۆڤ دەتوانێت تەنها لێکۆڵینەوە لەبارەی ئەو ئەگەرە میتافیزیکیانە بکات کە دەتوانێت یارمەتی مرۆڤ بدات بۆ ئەوەی لەم کارەساتە ڕزگاری ببێت. هەموو کاتێک مرۆڤ بە ڕێگا ئاسانەکان دەست پێ دەکات، هەتاوەکو وزەی نەرجسیەت کەم نەکەینەوە، ناتوانین هیچ گۆڕانێک لە بابەتەکەدا بکەین. ئەگەر بتوانین چەمکی مرۆڤایەتی لە جیاتی یەک نەتەوە یاخود یەک ڕەگەز یان یەک ئایین بکەینە بابەتی نەرجسیەتی کۆمەڵایەتی، ئەوا لە زۆر کارەسات خۆمان ڕزگار دەکەین. گەر تاک توانی بە شێوەیەکی کامڵ خۆی بە هاوڵاتییەکی جیهان دابنێت، هەروەها گەر بتوانێت شانازی بە هەموو مرۆڤایەتی و داهێنانەکانی بکات، ئەوا لەم کاتەدا نەرجسیەتی ڕەگەزیی مرۆڤایەتی دەکاتە بابەتی بنەڕەتی خۆی. ئەگەر دەزگا ڕۆشنبیرییەکانی وڵاتان توانیان لە جیاتی ئەوەی کە تەنها باسی داهێنانەکانی خۆیان بکەن، بەس لە داهێنانەکانی هەموو مرۆڤایەتی بکەن، لێرەدا تاک دەتوانێت باشتر بگاتە ئەو قەناعەتەی کە دەبێت شانازی بە هەموو مرۆڤایەتیەوە بکرێت. گەر توانیمان بگەینە ئەو هەستەی کە شاعیری گەورەی یۆنانی ئەنتیخۆن داوای کرد، هیچ شتێک هێندەی مرۆڤ سەرنجڕاکێش نیە. لێرەدا ڕەگەزێکی تریش بۆ ئەم بابەتە زیاد دەکەم. داهاتووی هەر نەرجسیەتێکی باش ئەوەیە کە ئاماژە بە داهێنانێکی گەورە دەکات. تەنها گروپێک یاخود چینێک یان ئایینێک نەبێت، بەڵکو هەموو مرۆڤایەتی دەبێت هەڵسێت بە ئەنجام گەیاندنی ئەو ئەرکەی کە پێیان ڕاسپاردووە. کە وا لە مرۆڤ دەکات شانازی بە مرۆڤبوونی خۆیەوە بکات. ئەو ئەرکە هاوبەشانەی کە مرۆڤایەتی کۆدەکاتەوە زۆر بە ڕوونی دیارن. شەڕی هاوبەش بۆ لەناوبردنی نەخۆشی، دژی برسێتی، بڵاوکردنەوەی مەعریفە و هونەر لە جیهاندا، ئەویش لە ڕێگای ئامڕازەکانی پەیوەندییەوە. لە ڕاستیدا لەگەڵ ئەوەی کە جیاوازیەکی زۆر لە عەقیدەی ئاینی و سیاسی لە نێوان مرۆڤایەتیدا هەیە، بەڵام هیچ مرۆڤێک ناتوانێت خۆی لەم ئەرکە هاوبەشانە بدزێتەوە. بە بڕوای من گەورەترین داهێنان و کاری گەورە کە لەم سەدەیەدا بە ئەنجام گەیەنرابێت ئەوەیە کە توانی ئەو عەقڵیەتە لەناوبەرێت کە پێیوابوو هۆکاری نایەکسانی لە نێوان مرۆڤەکان یان چەوساندنەوەی مرۆڤ لەلایەن مرۆڤێکی ترەوە هۆکاری سروشتی و خودایین. جێگەی ئاماژەیە چ بزافی هیومانیستی لە سەدەی ڕێنسانس یاخود شۆڕشی بۆرجوازی فەرەنسی و شۆڕشی ڕووسی و چینی، شۆڕشی گەلانی ژێردەستە دژ بە کۆڵۆنیالیزم، هەموو ئەمانە خۆیان لەسەر یەک فکری ناوەندی کۆبوونەتەوە کە ئەویش بریتییە لە یەکسانی لە نێوان مرۆڤەکاندا. هەرچەندە لە هەندێک لەم شۆڕشانەدا ڕژێمەکانی پاش ئەم شۆڕشانە، مافی یەکسانی مرۆڤەکانیان پێشێل کرد. جێگەی ئاماژەیە مێژوو ئەو ڕاستیەمان بۆ دەسەلمێنێت، کە پێشتر یەکسانی لە ناو مرۆڤەکاندا و ئازادی و کەرامەتیان لە ناو کۆمەڵگا کۆنەکاندا بوونی هەبووە. دەبێت چی بکەین؟ دەتوانین هەموو ڕەگەزی مرۆڤایەتی و داهێنانە گەورەکانی بکرێتە بابەتی نەرجسیەتی کۆمەڵایەتی. ئەویش لە ڕێگای ڕێکخراوێکی سەروو نەتەوەیی بۆ نموونە وەکوو ڕێکخراوی نەتەوەیەکگرتووەکان بۆ نموونە بۆ داهێنەرەکانی مرۆڤایەتی دەتوانرێت پەیکەر بۆ هەندێکیان بکرێت یان جەژنی بۆ بگیرێت و یان بکرێتە ڕۆژی پشوو بۆ نموونە ڕۆژێک دابنرێت بە ناوی ڕۆژی مرۆڤ کە لە هەموو جیهاندا بکرێتە ڕۆژی پشوو لە جیهاندا دیارە ئەمەش ناتوانرێت بکرێتە ئامانج، هەتاوەکو هەموو نەتەوەکان ئامادە بن کە بەشێک لە دەسەڵاتی نیشتیمانی خۆیان بۆ دەسەڵاتی مرۆڤایەتی واز لێ بهێنن. دیارە ئەمەش تەنها لە ڕێگای سیاسییەوە نابێت، بەڵکو دەبێت لە ڕێگای سۆزێکی جیهانیشەوە بێت. هەروەها دەبێت هێزێکی سەربازی بۆ ڕێکخراوی نەتەوە یەکگرتووەکان دروست بکرێت و ڕێگای مەنتقی بۆ ئەو شەڕ و کێشانەی لە نێوان نەتەوەکاندایە دابنرێت. بە دڵنیاییەوە ئێمە ئیمکاناتی ئەوەمان هەیە کە مرۆڤایەتی و داهێنانە گەورەکانی بکەینە بابەتی نەرجسیەتی کۆمەڵایەتی. لێرەدا پێمخۆشە باس لە هەندێک پێشنیار بکەم. پێویستە کتێبێکی مێژوویی جیهانی بنووسرێت کە تێیدا بە جوانی و ڕاستگۆیانە باسی هەموو نەتەوەیەک بکات، هیچ نەشێوێنرێت، هەروەک چۆن نەخشەکان دەکێشرێت، ئەو کتێبەش دەبێت ئاوا بنووسرێت. یان دەتوانرێت فیلم بەرهەم بهێنرێت کە شانازی بە مرۆڤایەتی و داهێنانەکانیەوە بکرێت، هەروەها پیشانی بدات کە چۆن مرۆڤایەتی و داهێنانەکانی تەواوکردنی کار و خەباتی هەموو مرۆڤایەتی بووە و مافی تەنها گروپێک یاخود نەتەوەیەک نییە. ئەمە و کۆمەڵێک ڕێگای تریش دەتوانن یارمەتیمان بدەن. دیارە هەروەک لە سەرەتادا ئاماژەمان پێکرد کە ئەم گۆڕانکارییە لە بابەتی نەرجسیەتدا کە لە گروپە بچوکەکانەوە بۆ هەموو ڕەگەزی مرۆڤایەتی باشترین ڕێگایە بۆ ئەوەی بەرەنگاری کارەساتەکانی نەرجسیەتی نەتەوەیی و ئایدۆلۆژی ببینەوە بە دڵنیاییەوە ئەمە تەنها بەزمیە بەڵکو گەر ئێمە ڕاستگۆ بین لەگەڵ بەها و سیاسی و ئایینەکانمان، وەکو بیری مەسیحی یان بیری سۆسیالیستی کە داوای برایەتی و دۆستایەتی و دژایەتی و خۆپەرستی دەکەن، ئەم هزرانەش دەتوانن پلەی نەرجسیەت لەناو ناخی تاکدا کەم بکەنەوە. هەرچەندە ئەمەش کاتێکی زۆری پێدەچێت و لەوانەبێت چەندین نەوەی بوێت، بەڵام ئەمڕۆ لە هەموو کاتێک زیاتر هەلومەرجەکە لەبارە بۆ ئەم کارە. چونکە مرۆڤ خاوەنی توانایەکی زۆرە بۆ ئەوەی ژیانێکی مرۆڤانە و شەریفانە بۆ هەموو مرۆڤێک دابین بکرێت. ئەمڕۆ تەکنەلۆژیا دەتوانێت لە زوڵم و چەوساندنەوەی گروپەکان ڕزگارمان بکات. دیارە پێشتر دژایەتی شەڕ کرا کە ئەمەش شێوازێکی مەنتقی ئابوریانە بوو. بەم شێوەیەش بۆ یەکەم جار لە مێژوودا مرۆڤ دەتوانێت لە بارێکی نیمچە ئاژەڵی ڕزگاری ببێت و ببێتە مرۆڤێکی کامڵ. بەم شێوەیەش پێویستی بە نەرجسیەت نابێت بۆ ئەوەی هەژاری و مادی و ڕۆشنبیری خۆی تێر بکات. بە پێی ئەو مەرجانەی کە پێشتر باسم کردن هەلێکی گەورە لە بەردەستی مرۆڤدایە کە خۆی لە سنووری نەرجسیەت ڕزگار بکات، دیارە ئەوەش بە یارمەتی گرتنە بەری میتۆدی زانستی و ئینسانیانە دەبێت. پێویستە هەوڵەکانمان لە بواری پرۆسەی پەروەردەکردندا پشت بە میتۆدی زانستیانە ببەستێت، واتە تێڕوانینی ڕەخنەیی و بابەتیانە و قبوڵکردنی واقع زیاتر بکەین، هەروەها چەمکی ڕاستی و ئازادی لەلایەن هەر گروپێکەوە باشتری بکەین. گەر نەتەوە مۆدێرنەکان توانیان تاکەکانیان هەر لە منداڵییەوە فێری شێوازی زانستیانە بکەن، بە دڵنیاییەوە هەنگاوێکی گەورەیان ناوە بۆ بەرەنگاربوونەوەی نەرجەسیەت. بەڵام هەنگاوی دووەم بریتییە لە خوێندنی زانستی ئەنترۆپۆلۆژی و فەلسەفە مرۆڤایەتییەکان. دیارە لێرەدا ئێمە ناتوانین هەموو جیاوازە ئاینی و فەلسەفییەکان یەکسەر ڕابگرین، بەڵکو ئێمە خۆشمان نامانەوێت ئەم کارە بکەین، چونکە دروستکردنی سیستەمێکی لەو شێوەیە دەبێتە هۆی بەهێزبوونی نەرجسییەت. دیارە مرۆڤەکان لە هەموو ئەزموون و عەقیدەیەکدا هاوبەشن. ئەو عەقیدەیەش دەڵێت، لە ناخی هەر مرۆڤێکدا، هەموو مرۆڤایەتی تێدایە. هەروەها مەرجی مرۆڤ بوون یەک شتە بۆ هەموو مرۆڤەکانی سەر ڕووی زەمین، بە بێ گوێدانە جیاوازیە ڕۆشنبیری و درێژی و ڕەنگیان. ئەم ئەزموونە ئینسانیەش فێری ئەوەمان دەکات کە هیچ هەست بە بێگانەی و نامۆبوون نەکەین، هەر یەکێکمان دەتوانین لە کەسێکی بەرامبەرمان بگەین، چونکە ئێمە هەموومان لە ڕەگەزەکانی مرۆڤدا هاوبەشین. تەنها کاتێک دەتوانین بگەینە ئەم ئەزموونە کاتێک سنووری هۆشیاریمان فراوانتر کرد، چونکە زۆر جار ئەم سنووری هۆشیاریەمان بەستراوەتەوە بە کۆمەڵێک یاسای کۆمەڵگاوە. هەر ئەزموونێکی مرۆڤانە کە لەگەڵ کۆمەڵگەکەیدا ناگونجێت، دژی دەوەستنەوە و ڕێگری گەورەی بۆ دادەنێن تا بڵاو نەبێتەوە لە ناو هۆشیاری هەر تاکێکماندا، تەنها هۆشیاری کلتوری و کۆمەڵگاکەمانی تێدایە، بەڵام لە ناو، لاوەعی یاخود نائاگایی، دا، هۆشیاری مرۆڤێکی جیهانی تێدایە. فراوانکردنی سنوری هۆشیاری خود، هەروەها بەرزکردنەوەی ئاستی هۆشیاری و ڕۆشنبیری لە دەرەوەی سنووری کۆمەڵگاکەمان وا لە مرۆڤ دەکات کە هەموو شتێکی مرۆڤانە لە ناخیدا تاقی بکاتەوە. ئەو دەتوانێت لە ناخیدا ڕاستی و پیرۆزی، منداڵە یاخود کەسێکی کامڵە، عاقڵە یاخود شێتە، مرۆڤی کۆنە یاخود مرۆڤی داهاتووە تاقی بکاتەوە. ڕێکخراوە ئایینی و سیاسی و فەلسەفیەکان کە هەڵگری پەیامێکی مرۆڤانەن، دەتوانن ئەم ڕابوونە گەورەیە بۆ کولتووری مرۆڤیمان بە ئەنجام بگەیەنن. هەروەها لەو باوەڕەدام کە ئەم پێشکەوتنە نوێیە بمانگەیەنێتە ئەو ئاستەی کە خەونی هەموومانە، واتە مرۆڤی ئاسایی ببێتە مرۆڤێکی کامڵ. بە دڵنیاییەوە مەبەستم لە هەموو ئەو پێشنیار و هزرانە ئەوە نییە کە بڵێم تەنها پرۆسەی پەروەردەکردن باشترین ڕێگایە بۆ گەیشتن بە مرۆڤایەتی. هەروەک هیومانستەکانی سەردەمی ڕێنسانس لەو باوەڕەدا بوون، بێگومان ئەم هەموو زانیارییەکان تەنها کاتێک دەتوانن کاریگەر بن گەر هاتوو مەرجە سیاسی و ئابووری و کۆمەڵایەتیە سەرەکیەکانمان گۆڕی. ئەم گۆڕانەش مانای گۆڕینی سیستەمێکی بیرۆکراتیە بۆ سیستەمێکی سۆسیالستی و مرۆڤانە. لە حوکمی ناوەندییەوە بۆ حوکمی ناوچەیی. لە مرۆڤێکی وابەستەی دەزگاکان بۆ مرۆڤێکی هەست بە بەرپرسیارێتی. لە ملکەچبوون بۆ دەسەڵاتێکی نەتەوەیی بۆ دەسەڵاتێکی مرۆڤی و جیهانی. نەتەوە دەوڵەمەندەکان یارمەتی دەوڵەتە هەژارەکان بدەن بۆ ئەوەی سیستەمی ئابووریان باشتر بکەن. چەکداماڵین لە جیهاندا و هەموو ئەو پارەی کە بۆ چەک و تەقەمەنی دادەنرێت لە بواری ئاوەدانی و پێشکەوتندا تەرخان بکرێت. هەروەها چەکداماڵین بۆ شتێکی تریش گرنگە. گەر بەشێک لە مرۆڤایەتی ترسی لە چەکی کوشندەی بەشێکی تری مرۆڤایەتی هەبێت، ئەوا هیچ کاتێک ناتوانین لە دەستی نەرجسیەتی کۆمەڵایەتی ڕزگارمان بێت. بە دڵنیاییەوە هیچ کاتێک مرۆڤ ناتوانێت مرۆڤ بێت گەر هاتوو لە کەشوهەوایەکی وادا نەژی کە بزانێت خۆی و منداڵەکانی تێیدا دەژین و چاوەڕێی ساڵێکی نوێ بکات.